دۆخی هند، لاپەڕە پەنجا و هەشت. خوێنەر، ئێستاکە تێگەیشتم چۆن ئینگلیز توانی دەست بە هندەوە بگرێت. دەمەوێت بۆچوونت دەربارەی دۆخی هند بزانم. گاندی، دۆخێکی نالەبارە. کاتێک کە بیری لێ دەکەمەوە، چاوەکانم پڕ لە فرمێسک دەبن و قوڕگم وشک دەبێت. بەدگومانم لەوەی بتوانم گوزارشت لەوە بکەم کە هەستی پێ دەکەم. من دڵنیام ئەوەی کە هەندی تێکشکان ئینگلیز نەبوو، بەڵکو شارستانێتیی نوێ بوو. هەر لە ژێر بارگرانیی ئەم دڕندە سامناکەشدا دەناڵێنێت. هێشتا چەندین هۆکار لە بەردەستدا هەن بۆ ڕزگاربوون لە چنگی ئەم دڕندەیە. بەڵام چەندێک کات پتر درێژە بکێشێت، ڕزگاربوون لە چنگی دژوارتر دەبێت. ئایین لای من زۆر خۆشەویستە، گەر شتێک هەبێت من بۆی بەداخ بم ئەوەیە کە هەند لە ئایین دوور کەوتۆتەوە و هەڵخزاوەتە نێو کفر و بێ باوەڕیەوە. هەڵبەت من لێرەدا مەبەستم لە ئایینی هندۆسی یا ئیسلامی یا زۆروستری نیە، بەڵکو ئەو ئایینەیە کە هەموو ئەمانە پێکەوە کۆ دەکاتەوە. ئێمە ئەمڕۆکە پشت لە خوا هەڵدەکەین. خوێنەر، چۆن چۆنی؟ گاندی، بەوە تۆمەتبارمان دەکەن کە ئێمە گەلێکی تەوەزەلین و سەبارەت بە مرۆڤی ئەورووپاییش دەڵێن بوونەوەرێکی ئازایە. ئێمەش ئەو تۆمەتەمان قەبووڵ کردووە و سەرەنجامیش هیواخوازین کە دۆخمان بۆ بگۆڕێت. ئایینە هندۆسی و ئیسلامی و زۆرسترییەکان هەموو ئایینەکانی دیکە داوای دوورکەوتنەوە لە پرس و بابەتەکانی دونیاییمان لێ دەکەن، بۆچوون بەلای پرس و بابەتەکانی ئەو دنیاوە کە لە خوا نزیکمان دەخەنەوە و داوا دەکەن ژیانمان بەو ئاقارەدا ئاراستە بکەین. خوێنەر، هەر کەسێک گوێی لێ بێت بەو جۆرە دەدوێیت بە بانگەشەکاری جادووگەرییە ئایینییەکانت لە قەڵەم دەدات، قسەکردن بەو شێوەیە پێشتر زۆر کەسی بە چەوتی دا برد. گاندی، تۆ بە ناڕەوا ئایین تاوانبار دەکەیت. ئەگەر ئەوە بەڵگە نەویس بێت کە ئایینەکان بە فێڵ و جادووگەرییەکی زۆر دەور و خول درابن، ئەمە لەبەر ئەوەی لە هەر جێیەک ڕووناکی هەبێت لە تەنیشتیدا تاریکیش هەیە. بەڵام من هەر پێداگیری لەسەر ئەوە دەکەم و دەڵێم، فێڵە دونیایەکان زۆر خراپترن لەو جادووگەرییە ئایینییانەی کە ئەو تەڵەکە شارستانییەی تیادا نییە کە من بۆتی باس دەکەم. خوێنەر، چۆن پێداگیری لەسەر پرسێکی لەو جۆرە دەکەیت؟ ئەو ناکۆکیەی لە نێوان هندۆسی و مسوڵمانەکاندا هەیە چیترە جگە لە ناکۆکیەک بە ناوی ئایینەوە. هەروەها هەر بە ناوی ئایینەوە مەسیحیەکان بەشەڕ هاتن، هەر بە ناوی ئایینیشەوە هەزاران مرۆڤی بێتاوان بە کوشتن و سووتاندن و بەردبارانکردن و ئەشکەنجەدان لەناوبران. ئەوەی بەڵگەنەویستە ئەوەیە ئەمانە هەموو زۆر لەو خراپانە زیاترن کە لە شارستانێتی نوێ بەرهەمهاتن. گاندی، وێڕای ئەوە من تێبینی دەکەم کە هەموو ئەو ئازارانە باریان زۆر لەو بارە سووکترە کە لە شارستانێتی نوێ دێنە بەرهەم. هەمووانیش دەزانن ئاین لەو دڵڕەقیە بێبەریە کە تۆ باست کرد، گەرچی لە پشت ناوی ئاینیشەوە خۆیان شاردۆتەوە. چیتر ئەو کارە سامناکانە ڕوونادەن و هاوکات تا نەزان و باوەڕداران هەبن هەر بەردەوامیش دەبن. بەڵام کارە سامناکەکان و قوربانیەکانی شارستانێتی هەموو ڕۆژێک بەردەوامن، سەرەنجامەکانی شارستانێتی کوشندەن. لەبەر ئەوەی خەڵکی بە مەبەستی کوشتنیان بەرەو لای خۆی ڕادەکێشێت وەک چۆن ئاگر پەروانە لەناو دەبات لە بەرامبەر پیچێکی زۆر ئاستەم لە شادیەکانی ئەم دنیاە لە ئاین دووریان دەخاتەوە شارستانەتی لە خشتەمان دەبات و خوێنمان دەمژێت کاتێک کە نهێنیەکانیمان بۆ دەردەکەوێت ئەومان بۆ ئاشکرا دەبێت کە فێڵە ئایینیەکان بە بەراورد بەو چەواشە کاری و فریودانە هیچ نین کە دەوری شارستانێتی نوێیان داوە. من نامەوێت لێرەدا داکۆکی لە فێڵە ئایینیەکان بکەم، چونکە من یەکێکم لەوانەی کە داوا دەکەم بە نیازی نابووت کردنیان بە توندی دژایەتی بکرێن، بەڵام ئەو کارە لە ڕێگای قینە هەڵگرتن لە ئایین جێبەجێ ناکرێت، بەڵکو بە پێچەوانەوە بەڕێزلێنان لە ئایین و پاراستنی بە بێگەرد لە هەموو خەوشێک جێبەجێ دەکرێت. خوێنەر، بە قسەکانت ئەوە دەردەکەوێت کە تۆ هیچ کەڵکێک لە ئاشتەوایی بەڕیتانیادا بەدی ناکەیت. گاندی، گەر تۆ ئەوە بە ئاشتی دەزانیت، من هیچ شتێکی لەو جۆرە نابینم. خوێنەر، سەرنج بدە باسی ئەو تیرۆر و تۆقاندنەت نەکرد کە خێڵە تەریک کراوەکانی تۆگ و بنداری و بیل لە هند بڵاویان کردەوە. گاندی، گەر بە چاکی بیر لە پرسیارەکە بکەیتەوە، ئەوەت بۆ دەردەکەوێت کە ئەو تیرۆرە سامناک نەبوو. ئەگەر سامناک بوایە، ئەو دەمە خێڵەکانی تر بەر لە هاتنی ئینگلیز لەنێوچووبوون. وێڕای ئەوە، ئاشتیی ئەمێستا تەنها بەناو ئاشتییە. لەبەر ئەوەی ئێمەی کردۆتە بوونەوەرگەلێکی کەمتەرخەم و ترسنۆک. دواتر بوختانی ئەوە ناکەین و ناڵێین ئینگلیزەکان سرووشتی بنداری و بیڵیان گۆڕیوە. هەر بۆیە باشتر وایە تیرۆری بنداری لە ئەستۆ بگیرێت وەک لە قەبووڵکردنی پاراستنی ئەو کە ئێمە دەکاتە بوونەوەرگەلێکی نێرەمووک. من پێم باشە بە تیری یەکێک لەو تەریک کراوانەی خێڵی بیل بمرم وەک لەوەی پاراستنێکی ناجوامێریم دەستگیر بێت. هند پێش ئەوەی بکەوێتە ژێر ستەمی ئەو پاراستنەوە دەوڵەتێک بوو بەهایەکی زۆری هەبوو. ماکۆی ئابڕووی خۆی برد. کاتێک لە سۆنگەی نەزانییەوە جاڕی ئەوەی دا و گوتی هندییەکان ترسنۆک بوون. چونکە لە ڕاستیدا هەرگیز ترسنۆک نەبوون. ئەگەر ترسنۆک بوونایە و لەنێو دەوڵەتێکی شاخاویدا بژیانایە کە گرگ و پڵنگ گێرەی لێ دەکەن، ئەودەمە لە ترساندا گیانیان دەردەچوو. تۆ هەلی ئەوەت بۆ ڕەخساوە سەردانی دێهاتەکەمان بکەیت، من لەوە دڵنیات دەکەم کە جووتیارەکانمان بە دڵێکی خۆش و بێ هیچ نیشانەیەکی ترس و سەم لەنێو کێڵگەگەلێکدا دەخەون کە مرۆڤی ئینگلیز یا تۆ یا من چاومانی تێدا ناچێتە خەو. هێز ئەوەیە کە سڵ نەکەیتەوە. هێز بریتی نییە لە بەرزبوونەوە و هەڵتۆقاندنی ماسولکەکان و لەش و لارێکی زەبەلاح و کەتە. وێڕای ئەوە، ئەوە بیری تۆ دەخەمەوە، تۆیەک کە داوای سەربەخۆیی هند دەکەیت، دەڵێم، بیل و بنداری و تۆگ، وێڕای هەموو ئەو ڕووداوانەی کە ڕوویاندا، برای نیشتیمانمانن. ئەرکی سەر شانی من و تۆش ئەوەیە بە بەهانە و بەڵگەکانی خۆمان قایلیان بکەین و ڕێگای ڕاستیان پیشان بدەین. هەتا لەو برایانەشمان سڵ بکەینەوە هەرگیز بە ئامانجی خۆمان ڕاناگەین.